قوربانی. دەوەرەوە کەی دێیتەوە؟ ئەمرم تەمەن بەشم ناکا. ئەرم جارە بتبینمەوە ئیتر بژمرم قەیناکە. خۆزگات زانی چەند تەنیام کەس لە من تەنیاتر نییە کەس وەکو من خۆشی ناوێی لە منیش شەیداتر نییە. خوا ئەمەت لێ قبوڵ ناکا دنیا تا سەر بۆ تۆش نابێ دڵنیابە بشت بورم ئەو خوایە قەت لێت خۆش نابێ ئامادەم لە قیامەتیش بمسووتێنن لە جیاتی تۆ.